ئەڵقەی دووەم. ڕاستکۆڵینکۆف بە جاڕزیەکی زۆرەوە چوە دەرێ تا هات وەرزیەکەی زیاترە بوو کە لە پلیکانەکان هاتە خوارێ وەک سەری لە شتێک سوڕمابێ چەند جارێک وەستا پاشان هەرکە هەنگاوی نایە سەر شەقامەکە بە دەنگی بەرزوتی خویە گشتم کارانە چەندە قێزەونن ئاەکرێت ئەکرێت کە من پاشان بە دڵنیایەوە لە سەری ڕۆشتوتی نا ئەمە کارێکی خراپ و گەوجانەیە تۆ بڵێ بیرێکی وا ترسناک پێی بە مێشکم بردبێ بەڕاست دڵی من هێن پۆخلی هەڵەگرێ بەڵێ لە هەمووی گرنگترەوەیە کە ئەمە کارێکی قێزەون و دزێوە بەڵێ دزێوە منیش هەموو ئەم مانگە وەلێ نە بە وشە و نە بەدەنگ نەیتوانی هەموو بێزارەکەی خۆی دەرببرێ ئەو وەڕزی و پستیە بێکۆتاییەی کە لە کاتی ڕۆشتنیدا بۆ لای پیرێژنەکە سەر و دڵی گرت ئەوەندەی تین بۆ هێنابوو نێزانی چۆن خۆی لەو دڵتەنگی ڕزگار بکە لەسەر شۆستەکە وەک سەرخۆش هەنگاوی ئەنا بێ ئەوەی ئاگادار بێ خۆی بە ڕێبوارەکاندا کێشا تەنیا لە شەقامەکەی دواتردا هاتەوە سەرخۆی کە سەیری دەوروبەری خۆی کرد زانی لە پاڵ ئەم مەیخانەیەکدایە پلیکانێک لە شۆستەکەەوە ئەچووە ناو مەیخانەکە وا تا قاتێکی ژێرزەوی هەر لەوێدا دوو سەرخۆش کە پاڵیان دا بۆ یەک و جوێنیانەدا لەو پلیکانانەوە هاتنە سەر شقامەکە ڕاستکۆڵینکۆف زۆری بیر لێ نەکردەوە و لە پلیکانەکانەوە چوە خوارێ تا ئەو ساتە هەرگی سەری بە مەیخانەیەکدا نەکرد بوو وە لێوا ئێستا سەری گێژە خوات و تینوێتی بەتەنگی هێناوە حەزی لە نۆشینی بیرەیەک بوو بە تایبەتی کە هۆی ئەم بێهێزیە کتوپڕی خۆی بە برسێتیە زانی لە سوچێکی تاریک و چەپەڵدا لە پش مێزێکی بچووکەوە دانیشت داوای ویرەی کرد و یەکەمین پەرداخی بە تاسەوەڵدا دڵی هاتەوە سەرخۆی و بیریشی هەندێک ڕووناک بووە ئومێدی دایە خۆوتی ئەمانە هیچ نین پێویست ناکات خۆتیان بۆ ناڕەحەت بکەیت تەنیا لەشدا هێزانە پەرداخێک بیرە و پارچێک بسکیت بەسە بۆ ئەوەی یەکسەر عقلت کۆک و بیرت ڕوون و ویستت پایەدار بێت ئاه هەموو ئەمانە چەندە ڕسوان وەێ لەگەڵ ئەم وتان نەفرەتیانشدا وەک لە پرا لە بارێکی گران و ترسناک ڕزگاری بووبێ ڕووی کرایە و تەماشایەکی دۆستانی ئەو کەسانی کرد کە لە دەوروبەریدا بوون، بەڵام تەنانەت لەم کاتەشدا بە جۆرێکی نادیار هەستی بەوە کرد کە ئەم حاڵەتەی ئێستاشی جۆرە نەخۆشیەکە بۆ خۆی. لەو ساتەدا خەڵکێکی کەم لە مەیخانەکەدا مابوو بێجگە لەو دوانەی لەسەر پلیکانەکان پیان گەیشت کۆمەڵێکی پێنج کەسی تریش بە ئۆکۆردیۆن و لەگەڵ کچێکدا چوونە دەرێ دوای ئەوان مەیخانەکە هێور و ئاسوودەتر بوو بێجگە لە پیاوێکی مەست کە هێشتا تەواو سەرخۆش نەببوو بیرێکی لە بەردەمدا و لە فرۆشیاری ناو بازارە چوو هاوڕێکیشی زۆر بەخۆ و قەڵە و تەواو سەرخۆش بوو ڕێشی سپی و چاکەتێکی ئەستوری لە بەردا و لەسەر کورسەکەی وەنەو زیێدا جارە ناجارێک وەک لە دنیای خەونیدا چەقەوانەی بێتێ لە پڕا هەردوو باڵی ئەکێشایەوە و بێ ئەوەی لە شوێنەکەی هەڵسێت لەشی بەرەو ژوور ڕائەنا و لە ژێر لێوە شتێکی بێمانایە وت ئەویست ئەو شێرانەی بیرکەوێتەوە کە لەم بابەتە بوون ساڵێکی تەواو ژنەکەمم لاوان ساڵێکی تەواو ژنەکەمم لە واند یان لە پرا بە ئاگا هاتەوە و ئەیوت بە پادیا چیسکدا تێپەڕیم دۆستە دێرینەکەمم دۆزیەوە بەڵام هیچ کەسێک هاوبەشی خۆشیەکەی نەبوو تەنانەت هاوڕێ بێدەنگەکەی بەڕق و بێزاریەوە لە هەموو ئەو جم و جۆڵەکت و پرانەی ئەڕوانی یەکێکی تریشی لێبوو پێ ئەچوو کارمەندێکی خانەنشین بێت بە شێوازێکی تایبەتمەندانە لەبەردەم پێکەکەیدا دانیشتبوو، بە دەگمەن قومێکی لێدا و تەماشای ئەم لاو ئەو لایە کرد، ئەدوت ئەویش نیگەران و شپرزەیە. ڕاسکۆڵینکۆف حەزی بە تێکەڵبوونی خەڵک ناکرد، وەک پێشتریش وتمان بە تایبەت لەم دواییەدا خۆی لەو تێکەڵیە ئەدزیەوە، بەڵام ئێستا لە خۆشتێک بەرەو لای خەڵکی بەکێشێ کرد، وەک ئەوەی گۆڕانێکی تازەی تیا ڕوودابێت و لەو نێوانەدا حەزی بەرەو لای خەڵک چوونی تیا زۆر بووبێ ئەمەندە لەو مانگەدا دڵتەنگێکی زۆر و بێزاریەکی پڕ لە خەمی چەشت بوو ئەویست هەرچۆنێک بێ لە دنیایەکی تردا هەر دنیایەک بێ هەناسێکی تازە هەڵکێشێت بۆیە چەند دەمەی خانەکە پیس و پۆخڵ بوو بە ئارەزوێکی تەواو پڕەوە تیادانیشت مەیخانەچیەکە لە ژوورێکی تر بوو وەلێ زۆر جار لە شوێنێکی نادیارەوە بە پلیکانەکاندا بۆ هۆڵەکە ئەهاتە خوارێ پێشەوەی خۆی دەربکەوێ جزمە بریقە دار و گەورە و سوورەکانی دەرەکەوت پاڵتۆیەکی درێژ و هێلەکێکی ئاوریشمینی ڕەشی زۆر ئەستور و پیسی لەبەرە کرد و بۆین باخی نابەست ئەدوت وە قفڵێکی ئاسن دەموچاویان بەزەیت چاور کردووە لە پشت پێشخوانەکەەوە مناڵێکی چواردە ساڵە وەستا بوو لە پاڵیا کوڕژگەیەکی لەو مناڵتر بوو ئەگەر مشتری شتێکی بویستایە ئەیدانێ لەسەر پێشخوانەکە خیارە چەمی لەو پسکیتی ڕەش و ماسی پارچە پارچەکراو ئەبینرا بۆنێکی ناخۆش لە هەمویان هات هەواکەی هێن خەفە کرده بوو بەرگەی دانیشتنت ناگرت و شتەکانیش ئەوەندەیان بۆ نیمەی گرتبوو ئەدوت هەر بەو هەوایە بە پێنج دقیقا مەز دەبیت هەندێک جار تەنانەت لە نێوان چەند کەسێکی تەواو نەناسراودا ڕێکەوتێکی وا دێتە پێشێ کە پێشەوەی وشەیەک بدرکێنن هەر بە یەکەم نیگە هەستی لێکتر نزیک بوونەوە ئەکەن و ئێستا ڕاز کۆلینکۆفیش لە بینینی ئەو مشتریەی دوور لەمەوە دانیشت بوو لە کارمەندێکی خانەنشینیە کرد ئەو هەستە دروست ببوو لاوەکە لەوە دوا زۆر جار ئەو یەکەمین کاریگەری و بیر خۆی دێنایەوە و بە جۆرێک لە سروش یان هەستی دەرونی ئەدای قەڵم تەواو چاوی لە کارمەندەکە بڕی بوو لەبەرەوەی کارمەندەکەش بە قوڵی لەم یاڕوانی دیار بوو ئەوێت دەرگای قسەی لەگەڵدا بکاتەوە ئەوانەش کە لە مەیخانەکەدا بوون تەنانەت خودی مەیخانەچەکەیش کارمەندەکە بە چاوی ئاسایی و تا ڕادێک سەرزەنشتکەرانە تەماشایەکردن ڕوانینەکەی تێکەڵ بوو لە بایەخ پێنەدانێکی بێباکانە وەک بڵێ ئەوان لە چینی خوارەوەی کۆمەڵدان و ئەم قسەیەکی پێنیە لەگەڵیاندا بیکە وا دەرەکەوت تەمەنی پیاوەکە لە پەنجا ساڵ زیاتر بێ باڵای مامناوەند و تاڕادەیەک لەشی بەخۆ بوو قژی ماش و برنج و زۆرێک لەسەری ڕووتابەوە دەموچای بەهۆی مەستیە بەردەوامەکەیەوە ئاوسا و زەرد و تەنانەت بەلای سەوزیدا ئەیڕوانی پێڵوی پفدرا و لە ژێریدا چاوە بچکۆلە و سوور و بێ حاڵەکانی وەک دوو کونی ورد ئەدرەوشانەوە لەو دەم و چاوەدا شتێکی نائاسایی بە دەرەکەوت لە ڕوانینیندا جۆرێک لە ڕاکێشان و تەنانەت هزر و زیرەکیان تیابینرا لەگەڵ ئەمانشدا هەندێک گاسەواری شێتیشیان تیا بوو جلەکانی بریتی بوو لە فراکێکی ڕەش کە هەمووی دڕاو و قۆپچەکانی کەوتبوون تەنیا قۆپچێکی مابەوە کە جلەکانی پێداخست و ئەویست ئەوە دەربخا کە مرۆڤێکی بە ئەدەبە کراسە ڕەقەڵاتوە پیس و چڵکن و لەکە دارەکەی لە ژێر هێلەکە دەزوەکەیەوە هات بۆ دەرێ شێوەی دەموچاوی لە موچە خۆریە کرد بەڵام چونکە ماوەیەک بوو ڕیشی نەتاشی بوو مۆسپی و زبرەکانی کە لە مووی شاڵە چوون بە دەموچاویەوە دەرکەوت بوون ڕفتارە بەوی قارەکەشی هەر لە هەڵسوکەوتی کارمەندیە کرد بەڵام بێ ئارامەینوان قژی سەری گڤ و هەندێک جاریش غەمگینانە سەری لە نێو هەردوو دەستێنا ئانیشکی کە لە قۆڵە دراوەکەیەوە هاتبوونە دەرێ لەسەر مێزە چەسپ و بە بادە خوساوەکەدانا پاشان ڕاست چاوی لە نێو چاوی ڕاستکۆلینکۆف بڕی بەدەنگی بەرز و پتەو پێیوت گەورەی ئازیز ئایا ئەتوانم بەڕێزەوە ڕووی قسە تێبکەم هەرچەند دیمەنەکەت زۆر ئاساییە بەڵام بە پێی ئەزمموی خۆمەزانم تۆ مرۆڤێکی باش پەروەردەکراویت و زۆریش لەگەڵ خواردنەوەدا سەر و ساختت نییە من هەمیشە ڕێز لەو پەروەردەیەگرم کە لە دڵەوە هەستی تایە بێجگە لەمە من کارمەندی دەوڵەت بووم و ناوبانگم لاوەکە لەو قسە بە پێچ و پەنا و لەو پرسیارە ڕون و بێ دەربەستانێ سەری سوورما و وای وەڵامدایەوە نەخێر خوێنکارم هەرچەندە کەمێک پێشتر حەزی بەها و دەمی کەسێک بوو کە چێستا لەگەڵ یەکەمین ڕستەدا کە پیاوەکەوتی لە ناکاوێکدا هەمان هەستی ناخۆش و ڕق و نەفرەتیەکەی تێگەڕایەوە کە ئاسایی لە نزیک کەوتنەوەی هەر کەسێکی نەناسراو یان لە سەر و بەندی یەک دیناسیندا هەستی پێکرد کارمەندە کە بە دەنگی بەرزوتی کەواتە تۆ یان خوێنکاریت یان پێشتر خوێنکار بوویت منیش هەروام بیر لێ کردەوە ئەمە ئەزمونە گەورەی ئازیز ئەزمونێکی بەردەوام وەک دەستخۆشی لە زرنگی خۆی بکات دەستی نایە سەر تەوێڵی خوێنکار بوویت یان تەنیا ڕشتەیەکی زانستی دەخوێند یارمەتی هەیە لەسەر جێگاکەی هەستا لارە لارەی بوو قاپی مەزە و پەرداخەکەی هەڵگرت و کەمێک لەو لای کوڕەکەەوە دانیشت مەست بوو بەڵام زۆر ئاقلانە و بەکاو خۆ دووە تەنیا هەندێک جار قسەی لێ ئەشێوا و زۆر بڵێ کرد بە تاسێکی زۆرەوە ڕووی لە ڕاستکۆڵین کۆف کرد ئەدوت مانگێکە قسەی لەگەڵ کەسدا نەکردووە بەدەنگێکی تا ڕادێک خۆ نمایشکارانەوتی گەورە و ئازیز هەژاری تاوان نییە و ئەمە حەقیقەتێکی سەلماوە ئەوەی ژەزانم سەرخۆشیش کارێکی چاک نییە بەڵێ ئەمەش باشەزانم بەڵام داماوی بەڕێزەکەم داماوی شورەیە تۆ ئەگەر پارشت نەبێ ئەتوانیت نامۆس و هەستی ڕسەنی خۆت بپارێزیت بەڵام کە داماو بوویت هەرگیز کاری وات پێ ناکرێت لە ناو کۆبوونەدا مرۆڤی داما و بەدار دەرناکەن بەڵکو بۆ زیاتر سوکایەتی پێکردنی بە گسک دەری ئەپەڕێن و حەقیشیانە چونکە کە داماو بوویت پێش هەر کەسێک تۆ خۆت سوکایەتیت بەخۆت کردووە مەی خواردنەوەش لێەوە سەرچاوەگرێت گەورەی ئازیز مانگێک پێش ئێستا جەنابی لێبێ زیاتی نکۆڤ تێر لە ژنەکەمیدا بەڵام ژنەکەم لەگەڵ مندا جیاوازە تێگەیت مۆڵەتم بدە هەر وەک خۆ هەڵتێ قورتاندن پرسیارەکەت لێ بکەم ئایا لە بەلەمێکدا کە تەرخان کرابێ بۆ کاکێشان لەسەر ڕووباری نیڤە هەرگیز شەود ڕۆژکردوتەوە ڕاستکۆلینکۆف وەڵامی دایە وتی نا تووشی شتیوانە بووم وەێ چیت مەبەستا کابراوتی باشە بەڵام من لێەوە هاتووم و پێ شەویشەکە لەو ساتەدا کارمەندەکە پێکەکەی پڕکرد و بەسەریەوە ناو خەیاڵ بردەوە لە ڕاستیشدا پەڕەکە بە جلوبەرگ و قژیەوە بوو زۆر پێچوو پێنج ڕۆژی ڕێک بێ جلی دانەکەند بێت و دەست و دەم و چاوی نشت بێ بە تایبەتی دەستی پیس و چەور و سوور و نینۆکی ڕەشداگەڕا بوو لەوە چ قسەکانی سەرنجی هەمویانی تا ڕادێک ڕاکێشابێ ئەو کوڕانەی لە پێش پێشخوانەکە وەستا بوون کرکەکرکی پێکەنینیان بوو مەیخانەچیەکە وەک بە ئەنقەست هاتبێ لە ژووری سەرەوە هاتبووە خوارێ تا گوێ لە قسە بە تامەکان بگرێ هەرچەندە بە تەمەڵیەکی ویقار ئامێزەوە باوێشکێدا لە سوچێکدا دانیشت وا دیار بوو ئەوان لە دەمێکەوە مارمیلا دۆڤایان لەوێ داناسی بوو ڕەنگ ئەو جۆرە گفت و گویانی لەبەرەوە پێخۆش بێت چونکە بەردەوام لەمەی خانەدا و لەگەڵ نەناسەکاندا بە و قسانە ڕاهات بوو ئەم نەریتی قسەکردنە لای هەندێک مەیخۆر بە تایبەتی لای ئەوانیان کە لە ماڵی خۆیاندا ڕویان نادەنێ و مامەڵی ناخۆشیان لەگەڵەکەن ئەبێتە پێویستی بۆیە لە دانیشتنی مینۆشاندا ئەم جۆرە کەسانە هەمیشە هەوڵی ئەوەیانە حەق بەخۆ بدەن و چەندیش بتوانن ڕێز بەدەست بێنن مەیخانەچیەکە بە دەنگی بەرزوتی قەشمەر ئەی بۆ کار ناکەیت ئەگەر کارمەندی بۆ ناچیتە سەر کارکەت مارمیلادۆڤا چۆن ڕووی دەمی لە ڕاستکۆلینکۆف بوو هەروەک ئەویش پرسیارەکەی لێکرد بێ پێی وت بۆ کار ناکەم گەورەی بەڕێز بۆ کار ناکەم بۆ دڵم ناسووتێکەوەندە بێهودە خۆم کە ساس و بچووگە بینم بۆ مانگێک لەمەوبەر کە جەنابی لێبی زیاتی کۆڤ لە ژنەکەی دام و منیش بە سەرخۆشی کەوتبووم ئازارم پێناگەیشت ڕێگام بدە کوڕی ڕەند ئا تۆ ئەوەت پێش هاتووە کە هوم کە بێ ئەوەی هیچ ئومێدێکت هەبێ داوای قەرز بکەیت ڕاست کۆلنکۆڤوتی ئەشێت بەڵام مەبەستان لە بێ ئومێدی چییە؟ مار میلادۆڤاوتی ینی هەر تەواو ناومێت پێشتر لەوە دڵنیای کە هیچ ئەنجامێک لەم کارە بۆ بەدەست نایەت با بڵێن تۆ لەو پێشوو بە چاکی ئەوە زانیت کە ئەو کەسە ئەو پیاوەی بێکۆتایی خۆش باوەڕ و سوود بەخشە بە هیچ جۆرێک پارەت ناداتێ چونکە ئەمەوێت بپرسم آخر بۆ بداتێ ئەو ئەزانێت من قەرزەکەی نادەمەوە ئەی بەزەی پیامدا بێتەوە بەڵام جەنابی لیبز یاتینکۆف کە ئاگاداری بیری تازێ ماوەیەک لەمەوبەر ئەوەی ڕوونەکردەوە کە لەم سەردەمەی ئێمەدا بەزەی پیادەهاتنەوە تەنانەت لەباری زانستی شەوە قەدەغەیە لە ئینگلستان کە زانستی ئابووری باڵادەستە ماوەیە کە پەیڕەوی لەم تیۆراکرێت باشە کەواتە من لە تۆ پرسم آخر بۆ پارە بدات لەگەڵەوەشدا کە تۆ پێشتر ئەوە زانیت هیچت ناداتێ کەچی هەر ئەچێتە لای و ڕاستکۆنیکۆڤوتی جا بۆ ئەچی تەلایی مارمی لا دۆڤاوتی چونکە کەسی تر نییە ناتوانیت ڕوو لە شوێنێکی دی بکەی آخر هەر کەسێک ئەبێت جێگایەکی هەبێ پەنای بۆ بەرێ چونکە پێشاتی وا دێتەڕێ کە پێویستە مرۆڤ بتوانێ بۆ جێگایەک هەر جێگایەک بێ بڕوە کچەکەی من ژیانی خۆی لەگەڵ بلیتی زەردا بەسەرەبات مارمیلادۆڤ قسانەی بە زەبوونیەوە کرد و چاوی لە ڕاستکۆلینکۆف بڕی بوو هیچ نییە کە دوو مێرد منداڵەکەی لە پژمێزەکەەوە بینی پێی پێکەن و خاوەنی مەیخانەکەش زەردەی دێتێ بە پەلە بەڵام لەسەر خۆتی هیچ نییە گەورەیان زیز هیچ نییە من بەو سەر ڕاوەشاندنانە قەڵەز نابم چونکە ئیدی خەڵکی هەموو شتێک ئەزان و هەموو نهێنیەکانیش دەرەکەون و من لەم مەسەلەیەشدا هەست بە بێزاری ناکەم بەڵکو و پێی قایلم باشە بۆ بێت مرۆڤ وایە ڕێگام بدە کوڕی باش ئایا ئەتوانیت بەڵامە بێت چاکتر و ڕوونتری بڵێم ناڵێم ئەتوانیت ئەبێت بڵێم ئەوێریت ئێستا کە تەماشامەکەیت بەڕاستی پێم بڵێت کە من بەراز نیم کابرای قسەکەر دوای ئەوەی بە هەموو ویقارێکەوە چاوەڕێی کرد تا دەنگی حیلکە حیلکەکە لە ژوورەکە بڕا لەسەر قسەکانی ڕۆشت وتی باشە باشە با بڵێن من بەرازم بەڵام ئەو خانمە من لە ئاژەڵە چم وەلێ کاترینا ئیڤانۆڤنای هاوسرم کەسایەتێکی ڕووناکبیرە و کچی سەرهەنگە و من کەسێکی نابوتم خۆشنەکەم هەم گیانێکی بەرزی هەیە و هەم هەستێکی پڕ ئەمانەی بەرەنجامی پەروەردەی خانەدانیەتیە و لەگەڵ هەموو ئەمانشدا خۆزگا ئەو دڵی بە من بسووتایە گەورە و ئازیز بەڕێزجان آخر پێویستە هەر مرۆڤێک لانی کەم کەسێکی هەبێت دڵی بۆی بسووتێ کاترینا ئیڤانۆڤنا هەرچەندە ژنێکی چاکە بەڵام بێویژدانە ئەگەرچی من خۆم لەوە گەشتوم کە ئەگەر قژیشم دەبن هەڵکێشێ لە ڕووی دڵسۆزیەوەیە لەبەر ئەوەی جارێکی تر گوێی لە پێکەنین بوو زۆر بەڕێز و سنگینیە وتیەوە بەڵێ گەوری ئازیز بێ تەریق بوونەوە ملی بۆ دەم کەموەکانم دەرکێشێت و ئەشیکات بەڵام خواگیان چییە بووە گەر تاقە جارێک بەڵام نا هەموو ئەمانە بێهودەن و شیاوی باسکردنین شیاو نین چونکە ئەوەی منەمەویست زۆر جار ڕووی داوە گەلێک کەڕەت بەزەیان پیامدا هاتوتەوە بەڵام ئیتر ئەمە لە تایبەتمەندیەکانی منە و منیش لە خۆمدا ئاژەڵەکەم خاوەن مەیخانەکە بەدەم باوێشکدانەوتی وایە مار میلادۆڤ مشتەکۆڵێکی توندی بە مێزەکەدا کێشاوتی ئەمە سروشتی تایبەتی منە ئەزانیت ئایا زانیت گەورم من تەنانەت گۆرەوەکانیم فرۆشت و بە پارەکەی شەرابم کڕی خراپ تێ نەگەیت پێڵاوەکانیم نەفرۆشت چونکە ئەگەر پێڵاوەکانیم بفرۆشتایە ئەوەندە سیر نابوو من گۆرەویەکانی گۆرەویەکانی ئەوم دای خواردنەوە لەشکەکەی سەریشی کە لە کورکی نەرم دروست کرابوو پێشتر بە دیاری دابیانێ ماڵی خۆشی بوو نەک ماڵی من ئەویشم دای خواردنەوە بێ لەمانە ئێمە لە ژوورێکی سارداژین و لەم زستانەدا سەرمای بووە و ماوەیەکە کۆکەکەی خوێنی پێوەیە سێ مناڵی بچووکمان هەیە و کاترینا ئیڤانۆڤنا لە بەیانەوە تا ئێوارە کارەکە ئەشوا و ئەسڕێ و مناڵەکان پاگەکاتەوە لەبەرەوەی لە مناڵیەوە بە پاکژی ڕاهاتووە وەلێ بە سنگی لاوازەوە کە ڕەنگە سیلی گرتبێت و من چاک هەست بەماکەم بۆ من بێهستم چەند زیاتر خۆمەوە زۆرتر هەز دەکەم هەر لەبەر ئەمەی ئەخۆمەوە چونکە خەم و ئازار لە خواردنەوە بینم